گاڵتەکردن بە دینی خوای تبارک و تعالی کوفرە گاڵتەکردن بە مسوڵمانان گوناهی گەورەیە ئەگەر ئینسان گاڵتە بە یەک سیواکێ بکە ئەگەر بزانێ ئەو سیواکە سنەتی پێغەمەرە سەڵ الله عليه وسلم هەر گاڵتەشی پێ بکە و بزانێ ئەوە کوفرە ئەوە گاڵتەکردن بە سیواکێک لە دینەی باتە دەرەوە وإن صام وإن صلى وإن زعم أنه مسلم بانێژش بکە و ڕۆژوش بگرێ و بەخۆشی بڵێ مسلمان نایخوا